ئێمە کە عیلم و زانست وەردەگرین دەبێ بۆ ئەوەمان بێ بیکەینە کار، بیکەینە کار. نەک بۆ ئەوەمان بێ تەنها زانست و زانیاریمان زۆر بێ و لە ناو خەڵکا پەنجەمان بۆ ڕابکێشرێ. یەک لە سەلەف دەڵێت، هتف العلم بالعمل فان اجابه والا ارتحل، عیلم بانگی بانگی عەمەل دەکات، ئەگەر عەمەل و کردار هات لەگەڵ عیلمەکەیا باشە، ئەگەر نا ئەوە زانست بەجێی دێڵێ. زانست لەگەڵی نامێنێتەوە، لەگەڵ ئەو کەسە نامێنێتەوە کە عیلمی پێ عەمەلی پێ نییە. ئەوانەی سەلەف جیاوازیان لەگەڵ ئێمە زانست وەرگرتنیان بۆ کارپێکردن بوو. جیاوازی لە نێوان ئێمە و ئەوان، ئێمە دەمانەوێت زانست لای خۆمان زۆر بکەن وەک چۆن کەرەسەیەکی تر زانستی دونیای خۆمان زۆر دەکەین، وەک چۆن عیلمی طیب و فیزیا و هەندەسە و ئەوانە لامان زۆر دەبێ، عیلمی دینیش لامان ئاوای لێ هاتووە. بەڵام ئەوانەی سەلەف کە عیلمیان وەردەگرت دەیانویست بیکەنە کار و لە خوای گەورە پێی نزیک بنەوە، عیبادەتی پێ بکەن. ئەگەر سەیر کەین لە لە تەراجم و ژیاننامەی ئەوانەی سەلەف ئەو شتە زۆر بە زەقی و بە ئاشکرای دەبینرێ یەک لەوانە یەکێک لەو دایکانەی کە زۆر گەورەیە و لە تاریخا دیارە دایکی سوفیان ثەوریە دایکی سوفیان ثەوری کوڕەکەی نارد بۆی بچێت فێری علم بێت بەڵام ئامۆژگاریکی زۆر جوانی کرد زۆر حەریز بوو لەسەر بووی کە کوڕەکەی باش پەروەر دەکات دایکی سوفیان ثەوری بە کوڕەکەی وتی یا بنیە اطلب اطلب العلم وانا اكفيك بمغزلي وتی تۆ بڕۆ بە ئەوە وەرگرە بڕۆ عیلم وەرگرە بۆ خۆم بە دەستەکانی خۆم ئیشت بۆ کەم میغزەل تەرشیە تەرشی دەڕێست خوری دەڕێست و پاری پێ پیا دەکرد وتی تۆ ئیش مەکە تۆ پارە پیا مەکە تۆ بەس بڕۆ عیلم وەرگرە من بۆ خۆم بژێوی ژیان بۆ دابینەکەم من بە دوای بژێوی ژیانە ڕاکەم بەس تۆ بڕۆ عیلم وەرگرە بەڵام ئەوە عیلمی نەدەویست کوڕەکەی ناودار بێ و دیار بێ لە ناو خەڵکە نەخێر ئەوە عیلمی دەویست کە کوڕەکەی ببێت بە پیاو بۆ خوای پەروەردگار پەروەردە بێت ئەوانەی سەلەف ئەگەر سەیری کەین ئەوانەی ئەهلی عیلم بوون ئەوانەی بە عیلم و زانستەوە خەریک بوون ئەوانە مەشهور بوون بە عیبادەتیان وەکو باسمان کرد سفیان ثەوری دایکی هەر لە منداڵیەوە کە ناردی بۆ عیلم وەرگرتن و زانست وەرگرتن فێری کرد کە دەبێ خەریکی عەمەل بێ بۆیە ئەو کابرا گەورەی لێ دەرچوو سفیان ثەوری یەکێکە لەو کەسانی کە حەدیثی بۆ ئێمە گەیاندووە بە ئێمە گەیاندووە یەکێکە لە پیاوانی حەدیث لەو کەسانەی کە حەدیسی پێغەمبەری کۆ دەکردەوە عەلەیهی سڵاتو وەسەلام بە ئێمەی گەیاند سفیان ثوری بە چەند بە عیلم و زانستەکەی مەشهور بوو ئەوەندە بە عیبادەتی ئامۆژگارێکی دایکی لە خۆیان جێبەجێ کرد هەر لە منداڵی لەسەر ئەوە پەروەردە کرا سفیان ثوری یەکێک لە تەڵەبەکانی مەوقفێکی جوانی لێ دەگێڕێتەوە دەڵێت شەوێکیان لای سفیان ثوری مامەوە ئاوم بۆ دانا بۆی دەزنج شەولکاستا دەزنجی پێ بگرێ بۆ کاتی شەو نوێژکردنی طبعا ئەوانە وایان دەزانی ئیلا دەبێ شەو نوێژکردن هەبێ چونکە ئەوە بەشێک بوو لە ئیشەکانیان سوفیان ثوری طلبەکەی ئاوی بۆ دانا بۆی سوفیان ثوری کە شەو خەبری بۆتەوە بۆوە بۆ ئاوا دەستنوێژ بگرێ ئەوانە وەک ئێمە بەلوعیان نەبوو تەنکی ئاویان نەبوو ئاویان لە ماڵا نەبوو ئاویان دەهێنا لە شتا ئاویان هەڵدەگرت لە قاپشتی وای ئاویان دەگرت طلبەکەی ئاوی بۆ هێنا بۆی دانا سوفیان ثوری بەدیار ئاوەکەەوە دانیش سەیری ئاوەکەی کرد ئەهی ئەی دانیشتەکەی چۆنێتی دانیشتەکەی چۆن دانیشتبوو ئاوا بەدیار ئاوەکەو بوو تەڵەبەکەی چاوی کەوتە سەری کە چۆن دانیشتووە بەدیار ئاوەکەیەوە بەجێی هێشت تەڵەبەکە ڕۆشت بخەوێت بەیانی کە خەبەری بۆ هەستێت بۆ نوێژی بەیانی کە سەیری کرد ئاوەکە لە شوێنی خۆیەتی نە سوفیان ثەوری ئاوەکەی بەکەرێک ناوە نە لە شوێنی خۆشی هەستاوە هەی ئەو چۆنێتی دانیشتنەکەی چۆن بوو وەک خۆی دانیشتووە دەستی لە ژێر چەناگەی بوو، قاچێکی لە ژێریا بوو، قاچێکی بە بەرزتر دانابوو. شێوازی دانیشتنەکەی چۆن بوو، هەر بەو شێوەیە مابۆوە. لێ پرسی وتی، بۆ؟ تاڵبەکە پێی سەر بوو، سەیر بوو. ئاوەکەی بە کار نەهێناوە، شەو نوێژی پێ نەکردووە. بەڵام بۆ؟ بۆ نەیکردووە؟ لێی پرسی وتی، بۆ؟ لە دینی خوای گەورە ئەوانە هەمووی عیبادەیە یانی کەسێک شەوێک نەخەوتووە تەنها خەریکی بیرکردنەوە بۆ لە لە ناڕەحەتەکانی قیامەت ئەهلی علم و طلبەی علم بەو شێوەیە بوون هەر بەو شێوەیە پەروەردە کراون ئەحمەد بن حەنبەل جارێکیان طلبەیەکی بە میوانی هاتە ماڵی کە هاتە لای ئەحمەد بن حەنبەل ئاوی بۆ دانا بۆی شە کە هەستا لە خەو شەو نوێژ بکات بەیانی ئەحمەد بن حەنبەل کە هەستا سەری کرد طلبەکەی شەو نوێژی نەکردو ئاوەکە لە شوێنی خۆیەتی بن حەیان لەگەڵ عەلی بن ساڵح بن حەیان تاوان بزانن حەسەن بن ساڵح بن حەیان لەگەڵ عەلی دوو زانای گەورەن لە عولەمای حەدیث یعنی دوو زانای گەورەن لەو پیاوانی دوو پیکەڵە پیاون لەو پیاوانەی کە حەدیثیان بۆ ئەومە نقل کردووە حەدیثیان وەرگرتەوە بە ئێمەیان گەیاندووە ئەمانە ڕاستە بە علم خەری بوون حتا حەسەن بن صالح بن حەیان مامۆستای وەکیع بووە وەکیع مامۆستای ئیمامی شافعیە بەڵام حەسەن بن صالح بن حەیان مامۆستای ئیمامی وەکیع بووە و مامۆستای عبدوڵای کوڕی موبارک بووە یانی علەمائی گەورە گەورە لەژێر دەستی پەروەردە بوون ئەمانە لەگەڵ ئەوەی کە علمیان هەبووە خاوەنی علم و زانست بوون ئەمانە عابدیش بوون لەگەڵەوەی کە عالم بوون بە دینی خوا عابد بوون عیبادەتیان هەبووە ئەم بنەماڵەیە دوو کوڕ و علی و حەسەن لەگەڵ دایشیان سێ کەس بوون لە ماڵەکەیا دەژیان خێزانکەیان سێ کەس بوو شەویان لە نێمان خۆیانە بەش کرد بوو نابێ ئەو ماڵە ذکری خوای لێ ببڕێ نابێت دەبێ بە بەردەوامی شەو نوێژی تیا بکرێن دەبێ خوا بە بەردەوامی بیان بینێ کە عیبادەت لەو ماڵەیە هەیە لەبەرەوە هەرسێکیان دوو بەش لە شەو دەخەوتن هەرێکیان هەرێکیان بەشێک دەبایە بە خبەر بوونایە دایکە کە دوو کوڕەکە دەخەوتن دایکە کە هەڵدەسا شەو نوێژ و عیبادەتی دەکرد کاتێک کە خەوی دەهات یەکی لە کوڕەکانی هەڵدەستان بخۆی دەچوو دەخەوت کوڕەکەی هەڵدەستان ئەویان عیبادەتی دەکرد بەشێکی تر لە شەو عیبادەتی دەکرد پاشان دەچوو بخەوێت براکەی تری هەڵدەسان هەتا بانگی بەیانی دەدا بەو شوێ عیبادەتیان دەکرد دایکەکە مرد کوڕەکان شەویان کردە دوو بەش نیوەی شەو دەخەوتن یەکیان نیوەی یەکەمی دەخەوت پاشان عیبادەتی دەکرد و شەونێژ دەکرد پاشان ئەوەی دووەمی هەڵدەساند بۆ خۆی دەخەوتەوە هەتا بەیانی بەو شێوە عیبادەتیان دەکرد کە یەکێک لە براکان مردن ئەو برایی کە ماوە هەموو شەو شەو نوێژی دەکرد ئەو شەوەتیان نەدەخەوت ئەمانە بۆ خۆیان عیبادەتیان هەبوو ئەوانی دەوروبەریشیان فێری عیبادەت دەبوون جاریەکیان هەبوو ئافرەتی جاریشیان کڕی بۆ ئیشی بۆ دەکردن پێویستیان بە پارە بوو حوسین جاریەکەی فرۆشتەوە پێویستی بە پارە بوو کە فرۆشتیەوە ئەو جاریەی وا فێر ببوو ئەو ئافرەتە وا فێر ببوو ئەو خادم و کەنیزەکە وا فێر ببوو دەبوو دەبوو وای دەزانی دەبێ هەموو ماڵێک وەک ئەوان بن بە مستەمری شەو نوێژە ماڵەکەیانە هەبێ ئەو جاریە لەسەر بەرنامەی ئەو بنەماڵی کە تیا پەروەرد بوو بنەماڵی ساڵح بن حەیان هەستا شەو نوێژی خۆی کرد کە تەواو بوو لە شەو نوێژ ویستی بڕۆ بخەوێ لە دەرگای ماڵەکەیدا ئەو ماڵی هەستان کە پێی کڕی بویانەوە وتی هەستن وتیان بۆ خبریان بۆ پێیان سەیر بوو هەڵیان ئەستێنێ وتی ئێستا نوێژەکەتان بکەن وتیان ئا بانگی بەیانی داوە وتی بۆ ئێوە ئێوە نوێژ ناکەن هەتا بانگی بەیانی نەدا بەیانی چوو بۆ لای حسین بن صالح بن حەیان گلەی لێ کرد وتی بعتنی لقومی سوء وتی بە ماڵێکی خراپت فرۆشتم ئەو ماڵەشەو نوێژ ناکەن هەتا بانگی بەیانی نەدات یعنی شەو تا بەیانی دەخەون پێی کەم بوون پێی خراپ بوون کە شەو تا بەیانی خەوتن و عیبادەتیان نییە ئەوانە کەنیزەکەکانیشیان عەبدەکانیشیان وا فێر دەبوون ئەوانەی لە ماڵەکانیان دەژیان وا فێر دەبوون سبحان الله شتێکی ترم بیرکەوتەوە ئافرەتێکم بیرکەوتەوە جاریەیەک لە ماڵێکە عەبد بوو کەنیزەک بوو ئەمە بوو ئەمە ینی کەنیزەک بوو لە ماڵێکە کڕی بویانەوە ماڵێکی بە عیبادەت ئافرەتێک کڕی بێەوە ئەو کەنیزەکە بە خۆی ئیشی بۆ دەکرد جارێکیان ئەم کەنیزەکە تێپەڕی بە لە مەکە بوو تێپەڕی بەلای ئیمامی مەکەیە بەس ناسی ئەوکیەیە ڕاضی نەبوویت نەخێر تو ئیشم بەوە نیە بە ئازاد کردن نیە هاا سەیرە ئافرەتێک کارەکەرە دەست بەسەرە نەک کارەکەرێکی ئاسایی ئێستا لە زەمەنی ئێمە کەسێک کە کارەکەری دەکات لە ماڵەکە خزمەتکاری دەکات دەچێ ئیش دەکا و مەسەلەن دەگەڕێتە ماڵەکەی خۆی ئەگەر لەو ماڵەشا بێت هەر کاتی بوێت دەڕوات بەس ئەوە کڕاوە ئەوە ئەمەیە کەنیزەکە یانی دەست بەسەرە ئەوە ئەوە ئازادی نییە پێی وت وتی وەرە دەتکڕم و ئازادت دەکەم سەربەست بە یانی لەو کارە کەری و خزمەت کاری و ژێر دەستیە وەرە دەرەوە وتی نامەوێت ئیشم پێ نیە بۆ لێ پرسی بۆ وتی لەبەرەوەی پێغەمەرە فەرمی علی سات وسلام اذا اتقى العبد ربه ونصح موالیه وله اجران یعنی عبد و ئەوانی کراون کڕین فرشتنیان پێ دەکرێت ئەگەر ئیشەکانی خۆی باشی کرد و تەقوای خۆی گەورەی هەبوو ئەفەرمێت پێغەمەرە فەرمی علی سات وسلام دوو جار پاداشتی هەیە ئەگەر کەسێک ئازادێک جار پاداشتیە بەس ئەوانە دوو جار پاداشتیان هەیە دوو ئەوەندەی ئازادکراوێک پاداشتیان هەیە ئافرەتەکە وتی کەنیزەکەکە وتی ولا احب ان انقص اجرا وتی من نامەوێ یەکێ لە ئەجرەکانم کەم بکات نامەوێ ئازاد بم وتی ئەگەر پێویستم پێی وایە بمویستایە ئازاد بم لە تۆ زیاتر دابویان پێم سیدەکەم داوای لێکردم کە ئازادم کات بەڵام شتی پێ بەخشیم مقابلی ئازادکردنەکەم سیدەکەم پێی وتم وتی وەرە ئازادت دەکەم بەڵام ئەوەشت دەدەمێ پارەت دەدەمێ بۆی پێی بژیت یانی من ئەگەر بمویستایە و قەبووڵم کردایە هەم ئازاد دەکرام هەمیش پارەم وەردەگرت لەسەر ئازادیەکەم ئەوانە عیلمیان وەردەگرت ئەوانە زانستیان وەردەگرت دەیان کردە ئیش ئەو ئافرەتە لە سەیدەکەیەوە فێری فێری عیلم ببوو بەڵام عیلمەکەی ئیشی پێدەکرد ئیشی پێدەکرد ئێمە ئەمەل وەردەگرین بۆی دیار بین ئێمە ئەمەل وەردەگرین بۆی زانست لای خۆمان کۆبکەینەوە بەڵام داوا دەکەین لە خوای پەروەردگار خوای پەروەردگار نیەتەکانمان پاکاتەوە خوای گەورە وامان لێ بکە زانست و عیلم وەرگرتنمان تەنها بۆ خۆی بێ لە پێناوی خۆی خۆی گەورە بێ و بمانەوێ بیکەینە کردار هەر عیلم وەرگرتنیان نیەتیان بۆ خوای پەروەردگار بوو لەبەر خوای گەورە عیلمیان وەردەگرت بۆیە کارەکانیان ئەوەندە بگەورەی دەهات ئەوەندە بەرەکەت لە کارەکانیان هەبوو ئەگەر نیەت هەبوو نیەت هەبوو لەبەر خوای گەورە کارەکانمان وەرگر بۆی بیکەینە عەمەل ئەوکاتە کارەکانمان لە ملمانا دەمێنێتەوە لە قیامەت شانازی پێوە دەکەین وەکو خوای گەورە فەرمێت وەکل ئینسانی وەکل ئینسانی ئەلزەمناه طائره فی عنقه ونخرج له یوم القیامە کتابا یلقاه منشورا خوای گەورە فەرموێت هەموو مرۆڤێک هەموو کەسێک لە گەردنێتی چۆن ملوانکە لە گەردنە و ئاشکرایە و دیارە لە قیامە هەموو کەسێک ئەعمالەکانی بە گەردنیا هەڵواسراوە ئیشەکانی بە گەردنیەوە هەڵواسراوە ئەوەی علمی وەرگرت بۆی بیکاتە عمل و کاری پێ بکات وەک ملوانکەیەک چۆن لە ملا دیارە لە قیامەت وەک ملوانکەیەک ئیشەکانی بە ملیەوە هەڵواسراوە لە کتابێک لە وەڕقەیەک نووسراوەتەوە لە کتابێک نووسراوەتەوە کراوەتەوە ئاشکرایە خەڵک ئەعمالەکانی دەبینێ ئێمە ئەگەر ویسمان لە دنیای ئیشەکانمان ببینرێ لە قیامەت ئەو ئیشانە قڕ دەکا بەسەرمانە و بەرەو ئاگرمان دەبا ئەگەر ویسمان علم و کردارمان بۆ خوا بێ لە قیامەت شانازی پێوە دەکەین ئەو کاتە هەموو مەخلوقات دەیبینین خوای گەورە دەیبینێ مەلائیکە دەیبینێ جن و شەیاتین و ئینس و هەمووی دەیبینن لەو ڕۆژە ڕۆژی شانازی پێوە بکەنە بە ئیشەکانمان نەک لە دونیایە لەبرەوی شانازی دونیا هەمووی تەوافیهە هیچ نین با خۆمان بە کارەکانمانەوە خەریکەین هەوڵ دەین علمەکانمان بۆ کارپێکردن بێ چونکە تەنها کار لەگەڵت دێت کار لەگەڵت دەمێنێتەوە نەک ڕیا و خۆ دەرخستن نەک شتی دونیا حەدیثێکمان هەیە دێن تا قەبرت دەبەن بەڵام ئیتر لە نایەن ناو گۆڕتەوە نایەن ناو قەبرت بەجێ دێڵن بەڵام ویبقا عمله ئیشەکەی لەگەڵی دەمێنێتەوە عملت لەگەڵت دەمێنێتەوە بە عملتەوە خەریک بە بە کردارتەوە خەریک بە ئەوانەی سەلەف ڕێزی کرداریان دەزانی قدری عملیان دەزانی دەیانزانی عمل ضرورە و پێویستە هەبێ بۆیە علمیان بۆ عمل وەردەگرت حاتم الاصم مان هەیە یەک لەوانی سەلەف حاتم الاصم طبعا مشهورە بە عیبادەت حاتم الاصم سبحان الله یەکێ بوو لەو کەسانی کە لە خوای گەورە زۆر نزیک بوو ئەوانەی کە لە خواوە نزیکن من سەرسامم بە قسەکانیان هەست دەکەی قسەکانی کە دەکەن ئی خۆیان نییە ینی کەسانێکی پڕحکمەن حاتم لە ئەسەم ئەو شتێکە زۆر پێم جوانە حکمەی قسەکانی بەژمارن بەژمارە لێیان پرسی، شقیق البلخی لێی پرسی، مامۆستای بوو؟ وتی، چەند ساڵە تۆ تەڵەبەی منی؟ وتی، سی ساڵ. وتی، چیم لێوە فێر بووی؟ وتی، هەشت خاڵ. هەشت خاڵی دوور و درێژی بۆ شمارد. باشە. لێیان پرسی، بما حققت التوکل، بە چی تەوەکولت بە خوای گەورە بەدەست هێنا؟ بە چی وات لێ هات پشت بە خوا ببەستی؟ وتی، بە چوار شت. ئەو چوار شتە چییە؟ علمت بأن رزقی لا یأخذه غیری فاطمأنت قلبی، زانیم ئەو رزقەی کە خوای گەورە بۆی داناوم کەس ناتوانێ بیبا ئیتر تەواو دڵنیا بووم، دڵارام بووم، پشتم کردەوە. وعلمت ان عملی وعلمت بان عملی لا یتقنه غیری فاشتغلت به زانیم ئیشەکانم کەسێکی تر ناتوانێت لەبری خۆم تەواو بیکا خۆم پێوە خەریک کردن خەریکی عەمەل بووم خەریکی ئیشەکانم بووم وعلمت بان الموت ینتظرنی فاعددت زادی للقاء اللە زانیشم کە مردن وەستاوە و چاوەڕوانم دەکا خواردن کەرەسەم تێشووم ئامادە کرد بۆ ڕووبەڕووبوونەوەی خوای گەورە بۆ وەستان لەبەردەم خوای گەورەیا. وە زانیم بئن اللە مطلع علیە فاستحییت ان یرانی علی المعصیە زانیم کە خوا دەمبینێ پێم عەیب و پێم شەرم بوو خوا بە تاوانەوە بمبینێ قەولەکانی زۆر جوانن ئەوەی علمت بأن عملي لا يتقنه غيري فاشتغلت به زانیم ئیشم کەسی تر بۆم تەواو ناکا پێوەی خەریک بووم یوفقه لعمل صالح قبل الموت پێغەمبەر فەرمی علیه الصلوة والسلام ئەگەر کەسێک خوای گەورە بیەوێت خیری پێ بگەیەنێ بیەوێ خیری پێ بگات ئەوا ئامادەی دەکا بۆ کاری چاکە پێشەوەی بمرێ کاری چاکەی بۆ دێنێت کاری چاکەی پێ دەکات بجزان ئێمە ئێمە لە چاکەکردنا جیاوازین هەندێک چاکەیان زۆر زۆرە ئەمەل ساڵحیان زۆر زۆرە وەک ابن عباس ئەوەیکی جوان دەگیرێتەوە قولێکی جوانی هەیە لەباری ئدریسەوە عیبادەتی ئەوەندە زۆر بوو، ئەوەندە عیبادەت و عەمەلی زۆر بوو، کاری چاکەی زۆر بوو، کارە چاکەکانی ئەوەندەی کاری چاکەی ئەهلی ئەڕد بوو لە زەمەنی خۆیا. زەمەنی خۆی ئەهلی ئەڕد چەند عیبادەتیان دەکرد؟ چەندیان عیبادەت دەکرد؟ ئەوەندەی عیبادەتی هەموو ئەهل ئەڕدی بۆ بەرز دەکرا، یەعنی ئەوەندەی عیبادەت هەبوو، ئەوەندەی عیبادەتی هەموو ئەهل ئەڕد بوو. بۆیە فریشتەکان، مەلائیکان پێی سەرسام بوون، سەرسام بوون ئەو هەموو عەمەلە چییە بەرزی ئەکەنەوە بۆ لای خوای گەورە؟ ئەوەندەی ئەمەل زۆر بوو کەسانێک هەن عیبادەت دەکەن لە دەوروبەری ئێمە زۆر لەگەڵ ئێمەیا جیاوازن عیبادەتیان لەگەڵ ئێمەیا جیاوازە ئێمە عیبادەتیش کەم دەکەین و پێمان زۆرە یان باسی پێغەمبەر یونس دەکەن عەلەیهی سڵات وەسەلام دەڵێن عملێک دوعای پێ دەکرد عملێک یەکێ لە ئیشەکانی دوعای پێ دەکرد ئێمە حەرامە بڵێین خوای بیکە بە خاتری پێغەمبەر تاوان کە یونس کەوتە دەمی حوتەکەوە وای زانی مردووە تەواو بەڵام کە چاوی کردەوە لەناو سکی حوتەکاستی کە دەجوڵێت لەناو حوتەکە دەجوڵێتەوە بۆیە تاوە کەوتە سەجدە و عیبادەتکردن بۆ خی گەورە کەوتە عیبادەتکردن لە شوێنێکان نوێژی کرد هیچ کەسێک لەو شوێنیان نوێژی نەکردووە تاکە کەسێ لە دنیاە کە ژیا و ئەژی لە ناوسکی حوتە عیبادەتی کردبێ یونسە ئالیک سڵات وسلام با ڕای بڵێ بەردەم خوای گەورە دەیوت خوایە من لە شوێنێکا سەجدەم بۆ تۆ بردووە کە هیچ کەسێک لەو شوێنەیا سەجدەی بۆ تۆ نەبردووە ئەوە لە ناو لە ناو هەناوی حوتە سەجدەی بۆ خوای گەورە بردووە شوێنێکی شوێنی مزگەوت و سەجدەی سەجدە بردنی بووە کە هیچ کەسێک ئەو عیبادەتی تیا نەکردووە پێغەمبەر یونس علیه الصلاة والسلام بۆ عیبادەتی خۆی داوای لە خوای گەورە کرد خوای گەورە شتی پێ بدا عیبادەت کردن عیبادەت ئێمە عیلم وەردەگرین بۆی بیکەینە عیبادەت بیکەینە عەمەل وەک وتیشمان هەر عیلمێکمان وەرگر ئەگەر بۆ خوای گەورە نەبێ پوچ دەمێنێتەوە هیچی هیچمان هیچ بەدەست ناهێنین وەک وتمان هتف العلم بالعمل فان اجابه والا ارتحل عیلم بانگی عەمەل دەکات دەڵێ ئیش بکە عیلم دەڵێ ئیشم پێ بکە ئەگەر خاوەنی عیلمەکە ئیشی پێ نەکرد لە دەستی دەچێ و دەڕوات تاوان وات لێدەکا دورکەوتنەوە لە عەمەل وات لێدەکا کارەکان بڕوا ئەوانەی سەلەف ئەوانەی پێش ئێمە زانستیان وەرگرتوە تا بیکەنە کردار عیبادەتی پێ بکەن بۆ خوای گەورە خوای گەورە ئێمەش وا لێبکا وەکو ئەوانمان لێبێ ئەوانەی سەلەف وەکو باسیان دەکەن جیاوازیان لەگەڵ ئێمە بۆ عەمەل بۆ ئیشیان علمیان حەتا باسی سەحابە دەکەن دەڵێن صحابە کە گوێیان لێ بوو پێغەمبەر دەی فەرموو عەلەیهی سڵات وسلام ئەوە ئایەتێک دابەزیوە یا ئەیها الذین آمنو هەمووی گوێ قوڵاغ دەبوون بزان چ فەرمانێک کە خوای گەورە دەیدا بەسەریان دا بیکەنە عەمەل علمیان بەو شێوەیە وەردەگرت بەڵام ئێمە علم وەردەگرین و تەنها کۆی دەکەینەوە تا ناودار بین تا تا علمێک و فێربوون وەری دەگرین بە هەر نیەتێک بەڵام خی گەروامان لێ بکان یەتەکانمان لە کارەکانمان پاکاتەوە بە تایبەتی لە زانست وەرگتن لە بەرەوەی زانست وەرگتن شتێکی گەورەیە عیبادەتێکی زۆر گەورەیە کێ لە ئێمە بیەوێ زۆر لە خوا نزیک بێتەوە با عیلم وەرگرێ با زانست لە دینی خوای پەروەردگار وەرگرێ هەندێک زانستیش واجبە فەڕضە کە فێری بین دەبێ فێری بین خوای گەورە وامان لێ بکا لەو کەسانە بین کە زانست و عیلم بۆ خۆی وەردەگرن خوای گەورە عیبادەتمان زۆر کات خوای گەورە زانست و عیلمەکەمان عیلمی نافعمان پێ بدا و بیکەینە عەمەل و لە کۆتاییدا داوای لە خۆشبوون دەکەم لە خوای پەروەردگار بۆ من و بۆ ئێوەش وەسەلام علیکم و رەحمەتوڵڵاهی وبەڕەکاتوو